خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا لە ئەڵلقەی دووەمی خوێندنەوەی کتێبی بگا بە کاروانی ساڵحان بە ئێوەی بەڕێز و خۆشەویست گەیشتینەوە هەر لەو پێنج خاڵەی ساڵحانی پێناسراوە کە بەدە بۆ ساڵحین نابراوە لە بابەتی دووەم بە ئێوەی بەڕێز دەگەینەوە کە داواکەین لە پەروەردگار بە وتەی ئیمامی مالیک اللهم أصلحت الصالحين فاصلحنا حتى نكون الصالحين خاڵی دووەم لەو پێنج خاڵەی کەوا ساڵحانی پێ ناسراوە گریان و فرمێسک ڕشتن لە ترسی خوای عزەوەجەلە. خوای مێهرەبان لە زۆرێ لە ئایەتەکانی قورئانی کەریمدا ئاماژە بەوە دەکات کە گریان و فرمێسک ڕشتنی موسڵمان بەڵگەی ڕاستگۆیەتی لە ئیمانەکەیدا، خوای پەروەردگار شانازییان پێوە دەکات. چونکە کۆمەڵێ باوەڕداری خاوەن عەقڵ و زانست لە پێش ئەوانەوە باوەڕیان هێناوە، نەک هەر باوەڕێکی ڕووکەش و سادە، بەڵکو بە جۆرێ باوەڕیان هێناوە کە کاتێک ئایەتەکانی قورئان دەخوێنرێتەوە بەسەریاندا خێرا بەسەر ڕوودا دەکەون و سوجدە دەبەن و دەڵێن پاک و بێگەردی بۆ پەروەردگارمان و وتە و پەیمانەکانی خوا بێگومان دێنە دی دووبارە بەڕوودا دەکەون و بەدەم گریان و فرمێسک ڕشتنەوە پەیتا پەیتا خشوع و ملکەچیان زیاد دەکات برای خۆشەویستم خوشکی بەڕێزم باوەرداری ڕاستەقنە دڵی زۆر ناسکە گریانی حازرە ئەگەر باسی خی گەوریان لە پاڵدا بکرێت دڵیان دەترسێت و دڵیان دەلەرزێت وەک لە سوڕی ئەنفالدا و لە ئاەتی دوودا خوای پەروەردگار دەفەرمێت إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم زۆر ترسناکە بۆ دڵ بۆ مێشک بۆ چاو کە قورآانی بەسەردا بخوێنرێتەوە و لە هەمان کاتدا دڵی پڕ نەبێت لە گریان و بۆیە زۆر بە کەمی پێکەنیوە و هەمیشە خەفەتبار بووە، بۆیە هاوەڵە بەڕێزەکانی هەر بەو شێوەیە گۆش کردبوو، جارێکیان وتارێکی کاریگەری پێشکەش بە هاوەڵان کرد کە ئەنەس ڕەزای خوای لێ بێت دەڵێت تا ئەو ساتە وەختە گوێم لە وتاری وا نەبوو کە فەرمووی ئەگەر ئەوەی من دەیزانم لە ناڕەحەتییەکانی ناو گۆڕ و ڕۆژی حەشر و پردی سیڕات و ئاگری دۆزەخ ئێوە بتان زانیایە زۆر بەکەمی پێکەنینتان دەهات و زۆربەی کاتەکانتان دەگریان هاوڵانیش بە جۆرێ کاریگەری لێکردن کە سەریان داخست بوو لە ژێرەوە پڕمەی گریانیان دەهات با پێکەوە بەیانێکی زوو لەگەڵ ئەبوو عمردا کە مەولای ئەسمائی کچی ئەبووی بەکر بوو خۆمان بکەین بە ماڵی عمەری کوڕی عەبدولعەزیزدا و بزانین وەک سەرۆک و بەرپرسەکانی لای خۆمان یوان وەک خۆمان لە ناو جێگەی گەرم و نەرمدا و لە پرخەی خەودایە یان ساڵحان ئاسا بەرەو قیبلا بە چۆکدا کەوتووە و بە چاوی پڕ لە فرمێسک و بە گریانەوە قورآانی لە باوەشدایە و بە ئاوازێکی خەمناک و حەزین کاریگەر دەوری ئاەتەکانی قورآان دەکاتەوە یەکێ لە ڕەوشت و ئاکاری بەرزی ساڵحان ئەوەیە کە کاتێک کەسێکی دڵسۆز ئامۆژگاریان بکات و خی گەورە و لێپرسینەوەی ترسناچی قیامەتیان وەبیر بێنێتەوە دەست دەکەن بە گریان و ئامۆژگاریەکان کاریان تێدەکات دەی با پێکەوە گوێ بۆ ئەمەری کوڕی عبدول عزیز بگرین ڕەحمەتی خی لێبێت کە چۆن ئامۆژگاری سلەیمانی کوڕی عبدول مەلیک دەکات کاتێک لەگەڵ سلێماندا لە چێوی عەڕەفە وەستابوون و خەڵکێکی زۆریش بە دەوریاندا وەستابوون و سلەیمان سەرسام بوو لە زۆری عەشامەکە لەو کاتەدا عمر ڕووی تێکردن و پێیوت ئەمانە ژێر دەستەی تۆن و سبینێ لە قیامەتدا بەرامبرت دەوەستن و شکاتت لێ دەکەن لە لای خوای ئززەوەجەل و سلێمانیش چاوەکانی پڕبوون لە ئاو و دەستی کرد بە گریان ئەی برای ساڵحم ئەی خوشکی ساڵحم ئەزانی موسڵمانانی پێش ئێمە چەندە فرمێسکیان خۆشەویست و چەندیان حەز کردووە چاوی خۆیان ببینن گوڵی خواردووە و سوور هەڵگەڕاوە و هۆن هۆن ئاوی پێدا دێتە خوارەوە برایەک دەگێڕێتەوە و دەڵێت کە ژیانی پێغەمبەری خوا و هاوڵە بەڕێزەکانی و سەلەفی ساڵحم دەخوێندەوە بێزم لە مسلمانەتی و بەنداتی خۆم دەهاتەوە شەوانە بیرم لە ئاگری دۆزەخ و سزا ناڕەحەتەکانی دەکردەوە بیرم لە گەورەی خوای پەروەردگار دەکردەوە بەڵام هەرچیم دەکرد دڵە ڕقەکەم کە وەک بەردی لێهات بوو نەرم نەدەبوو قەترێک فرمێ سوکچیە بە چاوما نەدەهاتە خوارەوە زۆر دەترسام دووڕوو بم باوەڕ لە ناو دڵمدا جێگەی خۆی نەکرد بێتەوە زۆر خەمبار بووم لە خۆمم دەپرسی ئەگەر قیامەت و ناهەمواریەکانی لە دڵمدا بتەسپانایە دەی بۆچی قەترێک ئەو لە چاوم نایەت بۆ بۆ بۆ ئەو ڕۆژەی خۆم گریانم نایەت بەڵام خی من و تۆ کردی و شەوێکیان قورآانم لە باوەشدا بوو دەورم دەکردەوە هەموو ماڵەوە لە شیرینی خەودا بوون بیرم لە گەورەی خوا وتە پیرۆزەکانی دەکردەوە لەو کاتەدا شتێکی زۆر گرنگ ڕوویدا کە ئەوەندەی هەموو دنیا دڵمی خۆش کرد ئەویش ئەو بوو کە چەند تکێک ئەو لە چاوەکانم هاتنە خوارەوە و منیش لە خۆشیاندا تکەکانم دەگرتەوە و تێر تێر ماچم دەکردن تا لە نێوان پەنجەکانم و دەممدا ون دەبوون و نەدەمان ساڵحانی ئەم ئوممەتە گەورەی ئیسلام ئاوا بوون و ئاوا گریان و فرمێسک ڕشتنیان بەلاوە گرنگ بووە و خۆشیان ویستوە و ناحەقیشیان نییە چونکە فرمێسک ئەو پەڕی مانای ڕاستکردن و دڵسۆزیە بۆیە پیاو چاکێکی وەک کەعب دەڵێت قورسایی خۆم ئاڵتونم هەبێت و هەمووی بکەم بەخێر ئەوەندەی ئەوە دڵم پێی خۆش نییە کە لە ترسی خی زەوەجل گریانم بێت گریان شتێکی بیدانیە و پیاوچاکانی ئیسلام لە علمی تەسەوفی هندی و فارسیەوە وەریان گرتبێت بەڵکو هاوڵانی پێغەمبەرە نازدارەکەمان صل الله عليه وسلم بە بچووکترین ئامۆژگاری گریانیان هاتۆ و تا دەجێڕنەوە خەلیفە ڕاشیدی دووەم ئەمەری کوڕی خەتاب خوالی ڕازی بێت ئەوەندە گریا بوو لە ترسی خی گەورە دوو خەتی ڕەشی لەسەر ڕوومەتی دروست ببوون وەک ئاسەواری جۆگەی فرمێسک یا سبحان الله ئێمەش خۆمان بە شوێنکەوتەی قورئان دەزانین، بەڵام وا دیارە ئێمە و هاوەڵان ئەز و ئاسمان نێوانمان وەک شاعیری گەورەی کورد مەحوی دەڵێت بەناو ئێمەش ڕیجالین و ڕیجالی هەم ڕیجالین هەم بە فەجری ناو دەبەن سەد حەیف ئەگەر سادق ئەگەر کاذیب یان ئەبوو موسای ئەشعری خالی ڕازی بێت ئامۆژگاریمان دەکات و داوامان لێ دەکات کە بگریێن بۆ خۆمان وەگەر گریانیشمان نێت با بە زۆر خۆمان بگریێنین و پاشان باسی ئەومان بۆ دەکات ئەگەر لە دنیادا نەگرین و فرمێسک نەڕێژین ئەوە لە ناو ئاگری دۆزەخدا خەڵکەکە ئەوەندە دەگرین تا ئاو لە چاویان دەبڕێت و وشک دەبێت پاشان لەباتی فرمێسک خوێن لە چاویان دێتە دەرەوە بە جۆرێ جۆگە دروست دەکات ئەگەر کەشتی تێبخەین بە ئاسانی هات و چۆی تێدەکات گوێگرانی بەڕێز و خۆشەویست خوشکان و برایان ئابیستوتە ماڵێک بە گەورە و بچووکیانەوە لە ترسی خوا پێکەوە بگرین کە من ناوم ناوە ماڵێک لە گریان ئەویش ماڵی خەلیفەی دادپەروەری ڕاشید عمری کوڕی عبدالعزیزە سوڕەی یونس ئاەتی شێست و یەک زۆر بە کوڵ دەستی کرد بە گریان بە جۆرێ هەموو ماڵەکە گوێیان لێبوو فاڵتیمەی خێزانی هات لە پاڵیدا دانیشت و وەک ئەو دەستی کرد بە گریان و هەموو کچ و کوڕەکانی کە لەوێ بوون دەستیان کرد بە گریان و لەو کاتەدا عەبدولمەلیکی کوڕی هات بە ژووردا ڕووی کردە باوکی و لی پرسی باوکە گیان ئەوە بۆچی دەگریت ئەمەری ژوتی خێرە کوڕی خۆم باوکت ئاوەتە خواز بوو نە دنیای بناسیایە و نە دنیاش ئەی بناسیایە دەی واللهی کوڕی خۆم ئەترسم لە ناو بچم واللهی کوڕی شیرینم زۆر دەترسم بخرێمە نێو ئاگری دۆزەخەوە یەک ئاەت خانەوا دێ بکاتە گریان دەی قڕ بەسەر ئێمەی بەناو شوێن کەوتەی ئەو بەرنامە ڕاست و دروست و بێلەکەین کەچی لەوانێ لە باتی جارێک چەند جار هەموو قورآانمان ختم کردووە بەڵام تەنها دارێک ئاەتێک نەیوەستاندوین و چەند قەترە فرمێسکێ لە چاومان بێنیتە خوارەوە هەناسەیەکی قوڵ هەڵبچێشین ئەی خوشکی مسلمانم ئەی هاوبیر و باوەڕم ئەی ئایشە و فاتیمە و سمەیە و نووسیبەی ئەم سەردەمە ئێوە بە عاتیفی سۆزدار ناسراون ئێوە لەبەرخوا لە ترسی دوا ڕۆژ نادیار و ترسناک بگرین بە چاوی خۆمان فرمێسکەکانتان ببینین ئەوەش نیشانەی باوەڕە نیشانەی تەقوایە نیشانەی عاقیبەت خێرتانە سەیری ئەم نمونەیە بکە و سەیرێکی خۆشت بکە دڵنیام ئیشە ئەللە دەگۆڕیت و گریانت بە ئاسانی بۆ دێت سابتی بەنانی دەجێڕێتەوە دەڵێت ئافرەتێک هەبوو ناوی بوڕدەی سەریمیە بوو زۆر دەگریا لە ترسی خی ئزەوەجل تاوای لێهات بوو چاوەکانی تێک چوو بوون پێیانوت لە خوا بترسە ئەی ناترسی بۆ تەواوەتی چاوەکانت لەدەست بدیت و شێر ببیت لە وەڵامیادا وتی وازم لێ بێنن چونکە ئەگەر ئەهلی دۆزەخ بم پەنا بەخوا ئەوە خۆیشم و چاوەکانیشم لە ناو دەچن خواگەر ئەهلی بەهش بم ئەوە خی گەورە لەوێ دوو چاوی باشترم پێدەبەخشێت لەمانەی خۆم جوانتر و باشترن خەڵکی لە ناو گەرمەی قسەی خۆش و شۆخی کردنی خۆیاندا ڕۆ دەچن و هەندێ جار تا قاقای پێکەنینیان لە دوورەوە دەبیسرێت بەڵام ساڵحان ڕەحمەتی خوایان لێبێت خەیاڵیان لە جێگەیەکی ترە و داڵغیان لە لای دوا ڕۆژە ترسناک و ناهەموارەکەی ڕۆژی قیامەتە فەرمونون جارێکی تریش لە دیمەنی شان و ڕاستەقینەکەماندا عمەری کوڕی عبدولعزیز دەبینین ڕەحمەتی خی لێبێت کە لە ناو هاوڵەکانیدا دانیشتووە بەلاشە لای ئەوانە بەڵام بە دڵ و دەروون داویەتی لە شەقەی باڵ بەرەو ڕۆژی قیامەت بەرز بۆتەوە. لە سفیانەوە دەگێڕنەوە کە دەڵێت، ڕۆژێکیان عومەری کوڕی عەبدولعەزیز زۆر بێدەنگ بوو، لە کاتێکدا هاوڕێکانی لە ناو خۆیاندا قسە و گفتوگۆیان دەکرد، بۆ ڕیان تێکرد و لێیان پرسی، ئەوە چییە؟ وا بێدەنگیت ئەی ئەمیری باوەڕداران؟ عومەر وتی، بیرم دەکردەوە لە بەهەشتیەکان کە چۆن سەردانی یەکتر دەکەن و بیریشم لە دۆزیخەکان دەکردەوە کە چۆن هات و هاوار و واوەی لا دەکەن لە ناو ئاگرەکەدا ئەمەر ئەمەی وت و دەستی کرد بە گریان لەوانەیە کەسێک بڵێت دەی ئەوە عمەری کوڕی عبدول عزیزە و چێ دەتوانێت وەک ئەو بێت ئەو چێوێک خواناسی و دنیا نەویستی بووە بەڵام فەرمونون با بچینە خزمەت منداڵێکی شازدە حەفدە ساڵە کە چۆن چاوەکانی پڕ بوون لە ئاو و گریانی بەند نەکردوە لە ترسی خوا و ترسی ڕۆژی قیامەت و شەوەکان خەوی لێ نەکەوتوە بە دەم گریانەوە قورئانی خوێندە لە ناو شەو نوێژدا ڕۆچوە ئەو کوڕە گەنجەش ئەزانن کێیە ئەوە عەبدولمەلیکی کوڕی عومەری کوڕی عەبدولعەزیزە ڕەحمەتی خوایش لە خۆیش و باوکیشی با پێکەوە شەوێکی درەنگ خۆمان بکەین بە ژوورەکەیدا و بزانین لەوێ چ باسە؟ عاسمی کوڕی ئەبوو بەکری کوڕی عەبدولعەزیز کە برازای عومەری کوڕی عەبدولعەزیز بوو دەڵێت لەگەڵ وەفتێکدا هاتم بۆ لای سلێمانی کوڕی عەبدولمەلیک و عمەری کوڕی عەبدولعەزیزیشمان لەگەڵدا بوو پاش سەردانەکە من شەو لە ماڵی عمەر ماینەوە من و عەبدولمەلیکی کوڕی لە ژوورێکدا خەوتین کە ژنی نەهێنابوو پاش ئەوای پێکەوە نوێژی ئیشامان کرد و بەرەو جێگای خەوتن بەڕێکەوتین و عەبدولمەلیکیش دەستی برد چراکەی گوشاندەوە ژوورەکەی تاری کرد و دەستی کرد بە نوێژکردن تاو بوو چاوەکانی من چوونە خەو و خەوم لێکەوت پاشماوێک بە خەبەراتم دەبینم هەر نوێژ دەکات و صلی اللە علیه و سلم، دەبینی ئەگەر چەندان ساڵی تریش لە ژیاندا ئەو بێباوەڕانە بهێڵینەوە و پاشان گیانیان بژێشین، دەی ئایا ئەو چەند ساڵەی ڕابردوویان چ سوودیان پێ دەگەیەنێت؟ عاصم دەڵێت بە دەم گریانەوە ئەم سێ ئایەتەی دەخوێند و هەر کە لێ دەبیەوە خێرا دووبارە و سێ بارەی دەکردەوە، تاوام لێ هادوتم بەخۆم بەخوا خۆی دەکوژێت ئەوەندە دەگری بۆیە کە ئەوەم بینی وەک ئەوەی بزانێت بەخەبەرم و ئەو گریان و زاریەی پێ ببڕم وتم لە ئیلاهە ئللا الله والحمد لله کاتێ گوێی لە دەنگم بوو بێدەنگ بوو فزەی لە خۆی بڕی ڕەحمەتی خوای لێبێ ئەوەش مێرد منداڵێکی گەنج و مڕاهیقا ئەوە ئاستی خواناسی و بەندایەتیەتی، دەی ئیتر ئێمە چۆن قسەمان وتارمان نوسینمان کاریگەری لەسەر کەس هەیە کە شەوانە دوو بەتانی پڵنگ لە خۆمان دەپێچین و دەچینە ناو قوڵایی خەوەوە بێ ئاگاین و بێ ئاگاین لەوەی کە خواردنی ڕۆح و پتەوکەری باوەڕ لە ناو تاریکایی شەوەکاندا بەدەست دەهێنرێت و هەموو دڵۆپێک فرمێسک گەرووە وشکەکان و دڵە ڕەقەکان نەرم و سازش دەکاتەوە. دەبا ساتێکیش بچینە خزمەت یەکێکی تر لە ساڵحانی ئەم ئوممەتە گەورەیە کە زانای مەزنی تابعین سەعیدی کوڕی جوبەیرە ڕەحمەتی خوای لێ بێت تا بۆمان دەربکەوێت شوێنکەوتوانی ئەم بەرنامە ناوازەی پەروەردگار هەمیشە گریانیان ئامادەیە و تەنانەت نەک لە کاتی ئامۆژگاریکردن یان بینینی یان بیستنی شتێکی ترسناک، بەڵکو لە کاتی بیستنی مۆسیقا و شمشاڵدا، کە ئەمڕۆ مۆسیقا بۆ خۆشی سەیر و سەفا و گۆرانیەکان لێدەدرێت و کەس بیری لە لای ئەوە نیە کە گوێی لە مۆسیقاش بوو دەست بکات بە گریان و شین و زاری و فرمێسک ڕشتن. بەڵکو ئەمڕۆ شەیتان لە ناو دڵەکاندا چوار مشکی داوه ناهێڵێ کەمێ بۆ خوا نەرم ببن و چاوەکانیش، چەند دڵۆپە فرمێسکیان لەبەر خوا لێ بێتە خوارەوە. دەی برای خۆشەویست و خوشکی سەنگینم، با بە من و تۆ کەمێ خۆمان ڕاوەشێنین و هەر هیچ نەبێت وەزع لە شەیتان تێک بدەین و نەهێڵین بە مورتاحی لەناو دڵماندا نیشتەجێ بێت. فەرموو لەگەڵ ئەم نموونەیەدا. زانای پیاو چاک سەعیدی کوڕی جوبەیریان هێنایە بەردەستی حەجاجی کوڕی یوسفی ثەقەفی کە ئەو کاتە والی عێراق بوو کاتێک بینی لێی پرسی تا ئێستا خۆشی و ڕابواردنت بینیوە سەعید فەرمووی وا نازانم حەجاج وتی دەی کوڕینە کوا تیپی مۆسیقا دەی عود و نەیی لێ بدەن بیکەن بە ڕۆژی خۆتان و هەر کە مۆسیقا لێدرا سەعید دەستی کرد بە گریان و حەجاجیش بە سەرسامیەوە لێی پرسی، خێرە وا دەگریت؟ سەعید فەرمووی خەفەتم پێ خوارد، چونکە شتێکی زۆر گەورەی بیر خستمەوە، ئەم نای کەلوولەک ژەنەکە فووی پێدا کرد، ڕۆژی نەفخی سووری یاد خستمەوە. پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم نمونەی ڕاستەقینەیان بووە و مامۆستای گریان بووە و خۆی گریاوە بۆیە توانیویەتی خەڵکیش بخاتە گریان بۆیە نەوەکانی دوای خۆی بەرە دوای بەرە درێژیان دەدا بە کاروانی گریان دەی ئایا گوێگرانی بەڕێز و خۆشەویست دەزانی کە پێشەوا سەر مەشقەکەت لە کاتی نوێشکردندا ئەوەندە گریاوە کە لە سنجیەوە دەنجێک دەهات وەک تەپە تەپی ئاش متریف لە باوکیەوە دەگێڕێتەوە کە وتویەتی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بە چاوی خۆم دیومە کە نوێژی دەکرد و لەو کاتەدا دەنجی ناڵە و گریان لە سنگیەوە دەردەچوو وەک چۆن ئاش دەنجی لێ دەردەچێت ئەی ئایا دەزانیت فرمێسک ڕشتن و گریان لە ترسی خوا لە ئاگری دۆزەخ دەتپارێزێت؟ دەی کەواتە ئەم چەند دێڕەی دەربارەی گریان و فرمێسک ڕشتنی ساڵحان بۆت دەخوێنمەوە، لەو بابەوە بۆم باس نەکردوویت کە من کەسێکی ڕۆحی و سۆفی و ئەهلی تەریقەت بم، بۆیە خۆم لەم باسە سۆفیگەریانە دەدەم کە لەگەڵ ئەو پەڕی خۆشەویستی و ڕێزم بۆ سۆفی ڕاستەقینە و ئەهلی تەریقەتە ڕاست و دروستەکەی پێغەمبەر صلی اللە علیه وسلم بەڵکو پێغەمبەر صلی اللە علیه وسلم هانمان دەدات کە بگرین لەبەر خوا چونکە لە ئاگری دۆزەخ دەمانپارێزێت دەی گوێ بگرە بۆ پێغەمبەرە نازدارەکەت صلی الله عليه وسلم کە دەربارەی گریان چی دەفەرموێت پێغەمبەری خوا صلی الله عليه وسلم فەرموویەتی دوو چاو هەرگیز ئاگری دۆزەخیان بەرناکەوێت یەکەمیان چاوێک لە ترسی خوا گریا بێت و فرمێسکی ڕشت بێت و دووەمیان چاوێک تا بەیانی پاسەوانی و ئێشکگری گرت بێت لە ڕێگەی خوا و لە جیهاددا قورآن خوێندن بە گریانەوە کارێکی سنەتە و هەموو خەلیفە ڕاشیدەکان لە نوێژدا گریاون و لە قورآن خوێندندا گریاون و کاریشان کردۆتە سەر دەرونی نوێژ خوێنەکان ئەوە عومەری کوڕی خەتابە خواری ڕازی بێت و عەبدوڵای کوڕی شەداد دەگێڕێتەوە و دەڵێت من لە ڕیزی دوای دواوە بووم لە نوێژی بەیانیدا بوو دەنجی گریان دەگەشتە لای ئێمە کاتێک سوڕی یوسفی دەخوێن تا گەیشتە ئاەتی قال إنما أشكو بثي وحزني إلى الله وأعلم من الله ما لا تعلمون ئێمە وتارەکانمان و شک و بێگیانن و بە دڵۆپەکانی فرمێسکگریان و ئاومان نەداون و تەڕ و پاراومان نەکردوونەتەوە بۆیە کاریگەریان نیە لەسەر دڵەکان و لە مێشک و دڵی بیسەراندا نەقش نابێت چونکە هەر کەسێک خۆی گریانی نێت هەرگیز ناتوانێت خەڵە بکاتە گریان بەڵام زانانی ناو هاوەڵان و تابعین و دوای ئەوانیش تا وتارێکیان داوە ڕیشی خۆیانیان خۆسان دووە ئەوەندە گریاون بەڵام داخەکەم ئەمڕۆ گریان بۆ تەعیبە و خەتیب ئەو کەسێ ڕستە ڕێک بخات و بقی ڕێنێت و درێژی بکاتەوە بەڵام نازانێت کە وتارەکەی وشک و بێجیان و بێکاریگەرە ئەبی هاڕوون دەڵێت، ئیبن مەسعودی هوزەلی قسەی بۆ دەکردین وتاری بۆ دەداین، لەو کاتەدا ڕیشی تەڕ دەبوون بە فرمێسکی چاوەکانی. خوشک و برای موسڵمانم، نازانم بۆچی ئێمە غەمبار و دڵتەنگی ڕۆژی قیامەت نابین و لەو ئاکامە ترسناکە بێ خەمین، ئەگە باوەڕمان پێیەتی با بەهێزی کەین بە فرمێسک و خواناسی، ئەگەر پەنا بەخوا گومانمان لەو ڕۆژە ترسناکە هەیە دەی با باوەڕ بێنینەوە بەر دەی با باوەڕ بێنینەوە و بە ڕەنجەڕۆیی نەمرین ئەمە ئەمیری باوەڕدارانە معاویەی کوڕی ئەبوو سوفیان خوالێ ڕازی بێت زۆر دەکات لە دیڕار کە هاوڕێی ئەمیری باوەڕداران علی کوڕی ئەبوو تاالب بوو خوالێ ڕازی بێت کە وەسفێکی وردی علی کوڕی تاالبی بۆ بکات. بەڵام دگڕات دەترسێت و دەڵێت بمبەخشە لەو کارە بەڵام معاویە هەر سوور دەبێت لەسەر داواکاریەکەی دیڕاری کوڕی دەمڕەش دەڵێت خاشاهیدا خاشاهیدە لە هەندێ هەڵوێزدا بە چاوی خۆم دیمە لە شەوێکی تاریک و دەیجووردا کە تەنها ئەستێرەیەک بە ئاسمانۆ نەدەدی لە ناو میحرابی مزگەوتەکەدا دانیشتبوو بە هەردوو دەست ڕیشی خۆی گرتبوو وەک نەخۆش بەولا لاداشانەکانی دەهاتن و دەچوون وەک خەفەت بارێک بە کوڵ دەگریا و دەهاتە بەر گوێم کە دەیوت ئەی دنیا ئەی دنیا بۆ ئەم لێ دەکەیت خۆشت دەوێم یان دەتەوێت پەنم پێدا بدەیت نەی خۆی تاڵە بڕۆ خەڵکی تر بخەڵەتێنە، من سێ بە سێکەم خستۆتە دەستی تۆ و تەڵاقم داویت جارێکی تر جارێکی تر ناتێنمەوە، تەمەنت کورتە و ژیانت بۆگەنە و ترسناکیت گەورەیە. ئای لە تێشووی خاڵی و سەفەری دوور و درێژ و ڕێگای پڕ مەترسی ڕۆژی قیامەت. ئەی خوشکی بەڕێزم برای خۆشەویستم وەرن با هەر یەکە و لەگەڵ هاوڕێکانماندا کۆ ببینەوە و ماوەیەک بگرین بەڵکو خی گەورە بێت بەدەممانەوە و بەزەی پێماندا بێتەوە ئەی نابینی منداڵ ئەگەر باوک و دایکی شتیان بۆ نەکڕی پەنادەبات بۆ گریان و ئەوانیش بەزەیان پێدا دێتەوە و کۆمەڵی پێداویستی و بۆ دەکڕن جێ بۆ ئەم نمونەیە بگرە ئەفلەح کە مەولای محەممەدی کوڕی عەلی کوڕی حوسێنە خواری ڕازی بێت دەڵێت لەگەڵ محەممەدی کوڕی عەلیدا ڕۆیشتین بۆ حەج کاتێک چوە ناو کەعبە و تەماشای کەعبەی کرد و دەستی کرد بە گریان تا هاوار و سڵای لێبەرز بوویەوە منیش پێم وت بە دایک و باوکمەوە بە قوربانت بم بەزە یەکت بە خۆتدا بێتەوە و دەنگت نزمکەرەوە چونکە خەڵکی تەماشات دەکەن ئەویش پێی وتم، بێ قەزابی ئەفلەح بۆچی نەگریم، بەڵکو خوا بەهۆی ئەو گریانەوە لام لێ بکاتەوە و ڕەحمم پێ بکات و سبەینێ لە قیامەتدا لە ڕزگاربووان بم. پاشان بە دەوری کەعبەدا تەوافی کرد و لە دواییدا لە لای مقامی ئیبڕاهیمدا نوێژی دابەست و کاتێ لە کڕنوش بردن هەڵسایەوە دەبینم بە فرمێسک شوێنەکەی تەڕ کردووە. برای عەزیزم ئەزانی گریان و فرمێسک باران بۆ من و تۆ باشە چونکە ڕۆژێکی چارەنووس سازی زۆر ترسناک لە بەردەمماندایە و یان ئەوێ بەهشتی بەرین دەبێتە ماڵمان ئینشا ئەللا یان ئەوێ دۆزەخ و ئاگر ماڵمان دەبێت خوابمان پارێزێت ئەو کاتە ڕەنجەڕۆی ڕاستەقینە ئێمەین بۆیە حەقی خۆیەتی تێر و پڕ بگرین چونکە گەڕانەوەیشی تر نامێنێت بۆ سەرگۆی زەوی دەیوەرن، دەیوەرن با پێکەوە بچینە ناو شاری بەسڕەوە، خواناسەکەی ئەو شارە مالیکی کوڕی دینار بەسەر بکەینەوە و بزانین چۆن و بۆچی بەردەوام گریاوە. فەرموون. جەعفەر دەگێڕێتەوە و دەڵێت، مالیکی کوڕی دینارم بینی ڕەحمەتی خوای لێبێت، خۆی لە عەبایەک پێچابیەوە و بەدەم خۆیەوە دەیوت، ئەی پەروەردگاری مالیک، تۆ ئێستا دانیشتوانی بەهەشت و دانیشتوانی دۆزەق دەزانیت و دەیان ناسیت خۆزگە کام ماڵیان دەبێتە بەشی مالیک و لە ڕۆژی قیامەتدا مالی کام پیاوانەیە و پاشان بە کوڵ دەستی کرد بە گریان بەڵام دەبێت هەموو لایەکمان ئەو بزانین کە گریانی بە کۆڵ و فرمێس خشتن بە ئەندازەی کانی و سەرچەشمەکان قورسایی ئەتۆمێک سوودمان پێناگەێنێت و لە سزای سەختی پەروەردگار دوورمان ناخاتەوە ئەگەر دڵسۆزی تەواو و گوێڕایەلی ملکەچی و بەندایەتی ڕاستەقینەی لەگەڵدا نەبێت پیاوێکی مەزنی خوانازی وەک مەعروفی کەرخی پیاو ساڵحەکەی گەڕەکی کەرخ لە شاری بەغدادی شارەکەی ئەبوو جەعفەری مەنسوور هەموو جارێک کە دەگریا و فرمێسک لە چاوەکانی قەدیسیان دەکرد بە توندی بۆ کزێکی لە خۆی دەدا و بەخۆی دەوت ئەی نەفسەکەم تاقی هەر دەگریت و بۆچی دەگریت پیاو بەو دڵسۆز بە بۆ خوا و ئاینە پاکەکەی لە ڕزگار بوانی ڕۆژەی ترسناچی قیامەت دەبیت وەک ئەم نمونە جوانە ئەبوو سەعیدی خەڕازیش ڕەحمەتی خوای لێبێت یەکێکە لە قوتابیەکانی قوتابخانەی گریان و لە فرمێسک ڕژێنە خێراکان بووە قسەیەکی زۆر جوانمان بۆ دەکات تا ئێمەش لەو قوتابخانەیدا ناوی خۆمان تۆمار بکەین و دڵە ڕەقەکانمان کەمێک نەرم بکەین و چاومان بە گریان و فرمێسکەوە ببینین جا هەر کەسیش چاوەکانی لە ترسی خوای گەورە و میهرەبان گریانیانی بێت و فرمێسک بڕێژن ئەوە خۆی لە خوای گەورە کڕیوەتەوە و بەو دڵۆپە فرمێسکانەی و دەڵێت ساڵحان لە دۆڵێکدا دەژین و خەڵکانی تریش لە دۆڵێکی تردا پیاوانی خوا حەز دەکەن گریانیان بێت و فرمێسکەکانیان دەگرن و تێر تێر ماچی دەکەن و لە کاتی گریاندا هەز بە شیرینی باوەڕ و دڵسۆزی تەواو بۆ خوا و پێغەمبەر و ئیسلامەکە و بەرنمەکەی لە خۆیاندا بەدی دەکەن کەچی دکتۆرەکانی ڕواڵەتی لەش ڕوو دەکەنە ثابتی بەنانی و پێی دەڵێن یەک شت هەیە ئەگەر بیکەیت من زەمانەتی چاکبوونەوەی چاوەکانت دەکەم سابتی ژوتی چێ بیڵێ بابیکەم دکتۆر وتی واز لە گریان بێنە ئەگەر دەتەوێت چاوەک هانت لە دەست نەدەیت ثابتیش پێی وت دکتۆر گیان بە قوربانت بم ئەبێت چاوێک چ خێرێکی لێ بەدی بکرێت ئەگەر نەگری و فرمێسک نەڕێژێت لە ترسی خوا و گەورەی ڕۆژی قیامەت جێ بگرە بۆ ڕیوایەتەکەی پیاوچاکان و ساڵحان هەرچەندە خۆیان بشارنەوە و لەناو جەرگەی شەوەکاندا لەگەڵ خوادا بژین و بەدزی خەڵکیەوە بگرین و قورئان بخوێنن و شەونوێژ بکەن بەڵام خوای گەورە کەشفیان دەکات بۆ دەر و دراوسێ تا خەڵکی ساڵحان بناسن و شەرمیان لێ بکەن و بیانکەن بەسەر مەشقی خۆیان و لە ئاستی بەرزی ئەوانەوە بە کەمتەرخەمی خۆیاندا بچنەوە و لەگەڵ خوادا ئاش ببنەوە ئەوەتا دایکی سەعیدی کوڕی عەلقەمە نەخعی کە دراوسێی پیاو چاک و بۆ خوا سڵحاو داودی تائی بوو ڕەحمەتی خوای لێ بێت دەڵێت نێوان ماڵی ئێمە و ماڵی داود دیوارێکی نزم بووە بە درێژایی شەو گوێم لە گریان و هاواری بوو بێدەنگ نەدەبوو وەک لەم نمونەیەدا گوێت لێ دەبێت دایکی سەعیدی کوڕی عەڵقەمەی نەخائی دەڵێت نێوان ماڵی ئێمە و ماڵی داودی تائی ڕەحمەتی خوای لێ بێت دیوارێکی نزم هەبوو بە درێژایی شەو گوێم لە گریانی بوو وەستانی بۆ نەبوو بەڕێزان و خۆشەویستان داواکەی نێمەش لە پەروەردگارکەوە دڵێکی حەزین و چاوێکی بە فرمێسک و هەستێکی گریانمان پێ ببەخشێت و تاوەی بگەین بە کاروانی ساڵحان و تا بەردەوامی ئەو ڕێگا کاروانچی لێ نەبرێت و کوێر نەبێتەوە بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیەش هاتینە کۆتایی ئەڵلقەی دووەمی بەرنمەکەتان بەرنمەی خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان تاکو دیدار بەخوای گەورەتان دەسپێرین کە سپار دەزایە ناکات السلام عليكم ورحمة الله وبركاته